بسم اللە الرحمن الرحیم بە ناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچووک القارعە ئەو ڕووداوەی جیهان ئەکوتێتەوە. ما القارعە تۆ چوزانی هاویە چیە؟ نار حامیە. ئاگرێکی گەرمە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.